سەرەتا بە شکرانەبژێری خوا و سوپاس و ستایشی بێ کۆتایی بۆ ئەو پەروەردگارە دەست پێ دەکەین کە هەموو حەمد و سەنا و سوپاسێک تەنها لایەقی ئەوە. سەلات و سەلامی خوا لەسەر گیانی ئەو پێغەمبەرە بەڕێزە بێت کە ئێمەی فێر کرد چۆن سوپاسی خوای پەروەردگارمان بکەین. خۆشەویستان! لەو شتانەی کە واجبە ئیمانداران شوکری خوای پەروەردگاری لەسەر بکەن و نابێ لە بیرمان بچێ، یەکەمیان ناسینی خوای گەورەیە و شەریک بۆ بڕیار نەدانیەتی، چونکە ناسینی خوای گەورە تەنها بەس نییە ئەگەر موەحید و یەکتا پەرست نەبی، زۆرن ئەو کەسانەی کەوا لە دنیادا دەزانن خوا هەیە بەڵام لێیان تێکچووە و شەریکی بۆ بڕیار دەدەن وەکو بتپەرستەکانی سەردەمی کۆن و سەردەمی ئێستا و داهاتوو. ئەبو حوزەیفە دەگێڕێتەوە دەفەرمێ، کابرایەکی قوڕەیشی ناوی حەسیم بوو، کوڕێکی هەبوو ناوی عیمڕان بوو، بە باوکەکەیان دەوت ئەبو عیمڕان. ئەم کوڕە ئیمانی هێنا بەخوا بە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم قوڕەیشیەکان بۆ ئەوەی باوکی لێ هەمزن و پەشیمانی بکاتەوە وتیان محمدێک پەیا بووە کە کوڕەکەی تۆ ئیمانی پێ هێناوە قسە بە خواکانمان دەڵێ قسە بەو دار و بەردە دەڵێ کە ئێمە بە خوای دەزانین وتی چۆن شتی وا دەبێ وتیان ئەتوانی لێی نزیک بیتەوە چوە خزمەت پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم وتی، ئەی محمد وام بیستوە تۆ قسانێک دەکەی کەوا قسە بەم داروبەردە ئەڵێی کە ئێمە بەخوای خۆمانی دەزانین، وتی، من یەک پرسیار لەتۆ دەکەم، پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم شێواز گفتوگۆکەی گۆڕی وتی، فەرموو قسە بکە، وتی، تۆ چەند خوا دەپەرستی؟ وتی، وەڵا من حەو خوا لە ئاسمان دەپەر یەک خوا لە ئاسمان و حەوتیش لەسەر زەوی دەپەرستم. حەوت و هەشت خوام هەیە یەکیان لە ئاسمانە حەوتیشیان لەسەر زەوی پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی کە تەنگانە ڕووت تێدەکا و زۆر تینت بۆ دێ هاوار بۆ کامیان دەبەی وتی بۆ ئەوەی کە لە ئاسمانە فەرمووی دە تەماشاکە کەواتە ئەو حەوەی ئەو حەوتەی سەر زەوی تەنها لە سوپاس کردنا شەریکی خوان کە تۆ شەریکت کردوون بەڵام لە سەڵاتێکیان نیە کابرا بیرێکی کردە وتی وەڵای ئەی محمد لەگەڵ تۆیا گفتوگۆو قسەم پێ ناکرێ وەڵای خۆ ڕاست دەکەی خۆ من کە تینم بۆ دێ هەر هاوار بۆ خواکەی ئاسمان دەکەم کەچی لە شوێنەیدا شرح حەوتی تریش لەسەر زەویدا لەگەڵیا هاوبەش پەیدا دەکەم و دەپەرستم وەڵایی ئەوانەی سەر زەوی دیارە بێ دەسەڵات و بەکەڵک نانەو دار و بەردا ئیمانی هێنا. لەو کاتەیا کوڕەکەی دەویست بێتە خزمەت پێغەمبەر صلی اللە علیە وسلم، لەو کاتەیا گەیشتە بەر دەرگا و گوێی لێ بوو باوکی دەگوت، اشهد ان لا اله الا اللە و اشهد ان محمدا رسول اللە. کوڕەکە هاتە ژوورەوە باوەشی بە باوکیا کرد لە خۆشیان، زانی چ خەڵاتێکی گەورەی بە نسیب بوو کە تەوحید و یەکخواناسی پەروەردگارە و دوورکەوتنەوەیە لە بت پەرستی. پێغەمبەر صلی اللە علیە وسلم بەو دیمەنە ناوازەی ئەم کوڕ و باوکە فرمێسک بە چای پیرۆزیا هاتە خوارەوە. دەچینەوە خزمەت سەدەی زێڕینی ئیسلام، سەرەتای بانگەوازی خوای پەروەردگار بوو، سەردەم سەردەمی مەدینە بوو، پیاوێک چوار کوڕی هەبوو هەر چواریان ئیمانیان هێنابوو بەس باوکەکە کافر بوو ناوی عەمری کوڕی جەموح بوو، ئەم پیاوە دوو برادەری زۆر خۆشەویستی هەبوون، ئەوانیش معاذی کوڕی عەمرو و معاذی کوڕی جەبەل بوون. کاتێک کەوا ئەم دوو پیاوە ئیمانیان هێنا وتیان وەڵڵاهی ئێمە چەند ساڵی دوور و درێژە لەگەڵ ئەم برایەماندا لەگەڵ ئەم برادەرەماندا نامان بە بەیەک نەخواردووە وەڵڵاهی گوناحە لەم بەرەکەتی ئیسلامە ئەویش بێ بەش بێ بەڵام با بە عەقڵ تێی بگەیەنین کە بت پەرستی شتێکی خراپە. جا ئەم ئیسلامە ئەبێت بە عەقڵ لە خەڵکی بگەیەنی کاکە خەڵک ئەم ئیسلامە باشە ئەینا بە توندو تیژی و هەڕەشەو گوڕەشەو چاو سوتنەوە لە خەڵکی کەس موسڵمان نابێ خەڵک زیاتر دینەکەی لا ناشیرین دەبێ خوانەخواستە بۆیە ڕێگایەکی زۆر عاقڵانەو ژیرانەو حەکیمانەیان بەکار هێنا شەوێک خۆیان دزیەوە ئەم پیاوە بتێکی هەبوو لە دار دایتاشی ویسپرتۆی کردبوو ناوی نا گولنار ناوی نابوو مەنات دەیگوت ئەوە خوای منە پەنا بەخوا بە دەستی خۆی تاشیبووی ڕۆژانە سووتەی بۆ دەگرت جلی جوانی لەبەر دەکرد حەیوانی بۆ سەر دەبڕی لەبەر دەمیا وەڵا شەوێک خۆیان تێکرد و چوون بتەکەیان دزی و بردیان ناو پیساییدا لە پاشەڕۆی ماڵەکەدا هەڵیان کێشا و لەو دەشتە فڕێیان دا کابرا کە بەیانی هەستا هەر ئەوتا بوو شێت نەدەبوو خوایەکەی لەوێ نەمابوو کە لە ناو پیسایی ماڵیانا دۆزیەوە چوو خێرا شتی و عەتری پێکرد و جلی خاوێنی لەبەر کرد و وتی ئەو کەسە زۆر ماڵوێرانە سووکایەتی بەم خوا گەورەیە کردووە. پەنا بەخوا لەو گومڕاییە. دوو شەوی تر وایان لێکرد، ئەم جارە چوو شمشێرێکی تیژی هێنا و لە ملی خواکەی خۆی کرد ناوی مەنار بوو، وتی، ئەم جارە کە هاتنەوە نەڵی سیلاحم پێ نەبوو، ئەوە شمشێرەکەی و دیفاع لە خۆت بکە. ئەوانیش حەیوانێ منال بوو بۆ ئەو شەوە کە بۆی چوونەوە ویستیان قەناعەتی پێ بکەن کە ئەمە کەی خوایە بۆ خەڵکی پەرستن دێ. بەڵێ چوونەوە حەیوانە مندارەبووکان لە شوێنی بتەکە دان و شمشێرەکەیان خستە ملیەوە و، بتەکەیان فڕێدایەوە بۆ ناو پیسایی، کابرا کە هاتەوە سەیرە کا بتەکە نەماوە حەیوانی خوێنداوێ بوو شمشێرەکەی پێیە بتەکەش لە پیسایی ڕاکێشراوە وتی وەڵڵاهی ئێستا بۆم مەعلوم بوو کە تۆ زۆر بێ دەسەڵات و بێ قیمەتی تۆ چۆن خوایەکی شمشێریشت پێ بوو کەچی کەلاکە تۆپیوێکیان لە شوێنەکەت دانا وەڵڵاهی تۆ بە کەڵکی خوایەتی نای هات وە خزمەت پیامبەر صلی اللە علیە وسلم ئیمانی هێنا ئەم پیاوە زۆر بەڕاستی ئەمجا تێگەیشت دەبێ بەس خوایەک بپەرسترێ کە ئەو خوایە لە ئەرز و ئاسمانەکاندا دەسەڵاتی هەیە و بەهەشت و دۆزەخی بەدەستە. ئەوەندە ئیماندارێکی ڕاستەقینە بوو، دەفەرمێ قاچێکی شەلەل لێی دابوو، بە بە دار عەسا دەڕۆی، بە دارشەق دەڕۆی. جەنگی ئوحود بوو، پێغەمبەر صلی اللە علیە و سلم فەرمووی، تۆ مەیە، چوار کوڕت هاتوون بۆ غەزا، گوتی، ئەی پێغەمبەری خوا، توخوا دەست بە ڕوومەوە مەنێ، بەخوا هەر دێم. کە ڕۆیشت لە مەیدانی غەزادا فەرمووی، اللهم ارزقنی الشهادە فی سبیلک ولا تردنی الی اهلی خائبا، یا ڕەبی خوایە لەم غەزایەدا شەهیدبوونم بە نسیب کەی و بە ڕەنجەڕۆیی نەیەمەوە ناو ماڵ و منداڵەکەم بە دەستی خاڵی. سبحان اللە فەرمێ لەو غەزایەدا خوا دوعاکەی وەرگرت و شەهید بوو پێغەمبەر صلی اللە علیە وسلم کە خەبەریان دایە فەرموویان شەهید بوو کوڕە گەورەکەشی ناوی خەلاد بوو ئەویش لە تەنیشتیەوە شەهید بوو خەزوریشی هەر لەو ڕۆژەدا شەهید بوو لە فەرمووی پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی قەسەم بەو خوایە ڕوحی محمدی بەدەستە چاوم لێ یەکەم هەنگاوی قاچە شەلل لێکدراوەکەی بکە چۆن ناو ڕاشتەوە بە ساغی پێیەوە سبحان اللە کەواتە گەورەترین خەڵاتی خوا لەسەر تۆی ئیماندار ئەوەیە بت ناپەرستی، دار ناپەرستی، مرۆڤ ناپەرستی، ناپەرستی، ئەم ناپەرستی، خوا بە خالقی خۆت، بە رازقی خۆت، بەو کەسەی دەتژێنێ، بەو کەسەی دەتمرێنێ، بەو کەسەی شیفات دەدات، بەو کەسەی تووشی بەڵات دەکات، هەر بە ئەوی دەزانیت، ئەوەی بە سوپاسی خوا بکەی بڵێی خوایە حەمد و سەنا بۆ تۆ کە تۆ هیدایەتی منت لەسەر ئەمە دا. ئەو پەروەردگارەی کە دەفەرموێ ئەلیس اللە بکافین عەبدە، خوا لە قورئانا بۆ خۆی دەفەرموێ خەڵکی ئیماندار، عەبدەکانم، دڵتان خۆش بێ بە من، ئایا من بەس نیم بۆ ئێوە؟ بەس نیم پشت و پەناتان بم؟ بەس نیم هێز و قووەتتان بم؟ بەس نیم لە تەنگانەدا فریاتان کەوم؟ ئەبێ بڵێین بەلا وەڵڵا، بەلە وەڵڵا ئەی پەروەردگار تۆمان بەسی کە پشت و پەنامان بی، تۆمان بەسی کە ڕەحممان پێ بکەی، ڕەحمی کەسی ترمان ناوێ لەسەر زەویدا ئەگەر تۆمان لەگەڵا بی. شێخ محەمەد حەسان وتاربێژە کە خەڵکی وڵاتی میسرە، بە سەراتێکی واقعی دەژیانتەوە لە سەرەنا هاتە دەفەرمێ کابرایەک بۆ دینی خوا تێدەکۆشا و خەڵکی ڕێنمایی دەکرد. جەماعەتی بەعسی ناسری لە میسرە تەنگیان بەم پیاوە ئانی مزگەوتە هەڵچنی و لە شەوێکی سارد و سەرمادا لە ماڵەوە هێنایانە دەرەوە و گرتیان. مناڵێکی ساوایان هەبوو، تاقانە بوو، زۆریان خۆش دەویست، زۆر زۆر نەخۆش و بێدەرەتان بوو، هەتا ڕێی دەستکورتیش بوون. ژنەکەی لە تاوی مێردەکەی و لە تاوی مناڵەکەی کەوا لە ئەنیسکی سەرە مەرگایە نەیدەزانی چی بکا وتی خوایە خۆ تۆ پۆمان هەی خۆ ئێمە هەموو قاپێکان داخراون بەس تۆ نەبێ خوایە ڕەحمێکمان پێ بکەی ئەفەرمێ لەو کاتەدا سەعات دوانزەی شەو بوو لە قاپی درا کە دەرگای کردەوە سەیرەکا دکتۆرێکە بە خۆی بە جانتا و بە هەموو پێویستێکەوە وتی کوا نەخۆشەکەتان وتی وەڵا ئەوەتە فەحسی تەواوی بۆ مناڵەکە کرد و دەرزی و دەرمانی پێویستی دایە و هەتا تەقریبەن بەری بەیان لەدایک بوو هاتەوە سەر خۆ مناڵ گەشەیەکی کردەوە دکتۆر چاوەڕێ بوو حەق دەستەکەی بدەنێ و کرێکەی خۆی بدەنێ ژنەکە وتی وەڵڵاهی هاوسەرەکەمیان ئێوارە بردووە و بەو خوایە دینارێک لە ماڵمانا نیە هیچمان نیە وتی بۆ هەماڵی فڵان کەس نیە وتی نەوەڵا وتی تۆ تەلەفۆنت نەکرد وتی نەبەخوا ئەگەر لە هیچ نێمە تەلەفۆنمان نیە ئەمجا بۆی مەعلوم بوو دراوسێکەیان پیاوێکی دەوڵەمەندەو مناڵی نەخۆش بۆ تەلەفۆنی کردوە دکتۆر دەرگاکەی لێ غەڵت بۆ هاتۆتە ماڵی ئەوان سبحان اللە هەموو شوقە ڕەقەمی لەسەرەو مەزبوت و دەرگا هەموو ناسراوە کەچی پەروەردگار لێم مێشکی ئەم دکتۆرە زانایە بگۆڕێ خوێی ئەو ماڵە هەژارە بێ دەرەتانە کەوتە لەسەر دینی خوا پیاوەکەی گیراوە دکتۆرەکە زۆر بە ویژدانە دەڵێ قەسەم بەخوا تا حاڵتان باش دەبێ هەموو مانگان دەبێ ئەم مناڵە لە لایەن منەوە مەعاشی بۆ پڕ درێتەوە ئەم جارەوە دوایی کە پیاوەکە بەر بوو کە نەبوون و نەدار دەبوون و مشکیلیان دەبوو ژنەکە بە خۆشیەوە دەیوت پیاوەکە ئەم جارەش خۆزگە بیان گرتیایە خوا دەروێشی خێری زیاتری لێ دەکردینەوە کە تۆ نەمای خۆی پڕ بکەی مەعاشێکیشی بۆ ناردین جا تەماشاکە ئێمە ئەو خوایەمان هەیە ئەلیس اللە بکاف عبدە کە تۆ ئەو خوایە ئاوا دەناسی ئەبێ بەردەوام شوکری خوا بکەی کە خوا هیدایەتی ئەو دڵەتی داوە ئەگەر خوا هیدایەتی نەداینایە ڕەحمی خوا نەبوایە ئێمەش وەکو ملیۆنەها خەڵکی ئەم سەر زەویە کە ئێستا شەش ملیار خەڵک هەیە نزیکەی پێنج ملیاری خوا وەک خۆی ناناسن شەریکی بۆ بڕیار بدات ئەوە فەزڵی خوایە لەگەڵ ئێمەدا دەفەرمێ کاتی ئێوە هاتنە سەر زەوی هیچتان نەدەزانی مناڵێک پەلەگۆشتێک بووی بێ دەرەتان و هیچم نەدەزانی لا تعلمون شیئا بەڵام خوا دوایی چی پێ بەخشی بە پلەبەندی جا تەماشای ئایەتەکە کەن وجعل لکم السمع یەکەم جار خوا گوێی دایە مناڵ لە مناڵی یەکسەر گوێی هەیە بە دەنگی بەرز و نا ئارام و گڕ دەترسێ بە دەنگی خۆشیش خەوی لێ دەکەوێ ئەم بە لای لایە خەوی لێ دەکەوێ بە دەنگی بەرزیش خێرا دەگیریا کەواتە مناڵ یەکەم جار خوا گوێی دەداتێ گوێیەکانی دەبیستن چاک و خراپ بەرز و نزم لێک جیا دەکاتەوە بەڵام دوای سێ چوار ساڵ ئەم لا والبصرە خوا چاوی دەکاتەوە چاوی بەو مانایەی نا کە دەبینێ چاوی بەو مانایەی چاک و خراپ لێک جیا دەکاتەوە مناڵێک شێرێک ببینێ لە مناڵیە لێی ناترسێ بەڵام لە پێنج شەش ساڵیدا ئەمجا بیری دەکاتەوە ئەوە سامناکە و ئەوە چاکە و ئەوە خراپە بۆیە لەم فەترەی مناڵیدا ئەم مناڵە لە ترسا بە دیمەنە سامناکەکان دڵی ڕا نەچەنەوە گوری بتۆقێ و زراوی بتەقێ سبحان اللە ئەمجا والافئدە، مناڵەکە باڵغ دەبێت عومری دەچێتە دەوری بیست ساڵ ئەمجا مێشک و عەقڵی دەکەوێتە کار ئەمجا دەزانێت چاکە و خراپە چیە پارە چیە موشکیلە چیە دنیا چیە جا خوا ئەگەر هەر لە ئەوەڵی مناڵیمانەوە عەقڵ و هۆشەکەشی لەگەڵ گوێیەکەماندا بکردایە وانە هەر بە خەفەتەوە دەفەوتاین و لە مناڵیان کەس عومری بیست ساڵ زیاتر پێ نەدەپەڕی تەحەمولی نەدەکرد بۆی تۆ فەترەی مناڵی بە فڕوگاڵ بەسەر بەری فەترەی گەنجێتی تۆزێ بە خۆشی بەسەر بەری خوا ئەو عەقڵەی کامڵ نەکردووی سبحان اللە یەک بە یەک بە پلەبەندی لعلکم تشکرون دە شوکری خوا بکە دە شوکری خوا بکە ئاوا لە مناڵیا بە فڕوگاڵ و لە گەنجێتیا تۆزێ بە هەرزەکاری دەیگوزەرێنی هێشتا خوا ناوێ ئەم عەقڵەت کامڵ بێ و خێرا بخەوێ ناو فەترەتی دنیاوە ئەم جا کە پیر بووی دەبێ خەڵکی دەرس دادەی بۆیە خوا عەقڵەکەت کامڵ دەکا و لە سی ساڵی بەرەو ژوور ئەم جا بەرەو تەمەنی کۆتایی دەڕۆی. پەروەردگار سێ شوێنی بۆ تۆ داناوە نایەڵێ تۆ ئازارت توش بێ یەکەم پێستت ئەو پێستە هەمووی کونیلەیە هەمووی دەرگایە هەر شیستیش زیان بەخش هاتە دەرەوە فڕێ لەو دەرگاکە دادەخاتەوە نایەڵێ شتی زیان بەخش لەو کونیلانە بچێتە ژورەوە بەردەوام ئەو کونیلانە حەرەسێکیان لەبەر دەرگا دەرگاکەیان داناوە پیسی دەخاتە دەرەوە نایەڵێ پیسی بچێتە ژورەوە ئەوە جوانی کە پێستیش داوێتی بە ڕەنگ و ڕوخسار و لاشەی ئادەمیزاد خاڵی دووەم، خوا هەموو ئەندامێکی لە شوێنێکی وا داناوە کە پارێزراو بێت، سەیری چاوی خۆت بکە لە کوێ دایناوە ئەو خومە، ئەو لووتە، ئەو برۆیە، ئەو برژانگە، ئەو فرمێسکە بەس بۆ وەی ئەم چاوە زەرری پێ نەکەوێت، ئەی گوێی بۆ وا داناوە، ئەوە هەر لە قودرەتی خالیقە کە ئەم گوێی وا دروست کردووە پیسی ناچێتە ناویەوە، ئەو ماددە زەردە تاڵەی داناوە بۆ هیچ حەشەرێک نەتوانێت گوێت پلۆرکا، ئەگینا خەون نەدەبوو، ئەبوو بەردەوام لۆکەلە گوێتا بوویایە. ئەی پەروەردگار بیر ناکەیتەوە دڵی لە کوێا داناوە لەناو قەفەزەی سنگا ئەو مێشکە زۆر ناسکە ئەو کاسە سەرە توندەی بۆ دروست بکەیت شەکاری لێ ناکا ئەوە بەس بۆ ئەوەی لاشەی تۆ نەخۆش نەبێت خاڵی سێیەم و بەرگری سێیەمی لەش لەناو خوێنی خۆتدایە کە خڕۆکە سپیەکانن لە حاڵەتی ساغیدا بیست و پێنج ملیۆن خڕۆکەی سپی لەناو دڵی ئێمەدا هەیە لەناو لاشەی ئێمەدا هەیە کە یەک میکرۆبە ڤایرۆسێک کە هەڵامەت چۆن ئەشکەوە ڕێژەیان زیاد دەکا ئەگەر خوا نەخواستە نەخۆشیەکە زۆر بوو ئەوا دەبنە سەدان ملیۆن خڕۆکەی سپی دەست دەکەم بە شەڕ لەگەڵ ئەو میکرۆبە دەیکەن بە کێو و جەرعات و لەو برینەوە دێتە دەرەوە ئەوا هەموو لاشە خڕۆکە سپیەکانە کە کوێنە برینەکە یان قەرماغەیەک دەکا واتە لەشی تۆ وەزارەتێکی دیفاع و پێشمەرگایەتی تێدایە بەردەوامی لە شەڕایە لەگەڵ ئەو هەموو میکرۆبەی دەچێتە لەشتەوە تۆ هەر هەستیشی پێ ناکەی بەو هەموو شەڕ و هەرایە و ئەو هەموو جندە لە پێناوی تۆدا لە لاشەی تۆدا خوێ بە کوژدە دا. ئایا سوپاسی پەروەردگارت کردووە لە سەر ئەوە؟ بیر لە خۆمان بکەینەوە ئەم لاشە گەورەی ئینسان لە سەر دوو پێی زۆر ڕێک و پێک و جوان وەستاوە. باشە زۆر سەیرە ئەم ئینسانە چۆن لە سەر ئەو دوو بنە پێیە ڕادەوەستی؟ دەتوانی بڕۆی بەملاولادا بچەنەوە کەچی ناشکەوی. خوای پەروەردگار تەوازونێکی بۆ لاشەی ئێمە داناوە بەهۆی پەنجا جومگە و دوو سەد ئێسقان و دوو سەد ماسولکە پەنجا جومگە و دوو سەد ئێسقان و دوو سەد ماسولکە لاشی ئێمەیان وا ڕاگرتووە کە بتوانین لەسەر ئەو بنەپێیانەمان ڕابوەستین و بەغدادا نەکەوین ئەگەر خوا ئەوانەی بۆ لەشی ئێمە دیاری نەکردایە بەڕێزان دەبوایە بەلانیکەمەوە بنەپێی هەر یەکێ لە ئێمە پەنجا سانتی نیومەتر درێژ بوویایە بە هەر چوار لاشە قاچمان هەبوویایە وەکو بۆ ئەوەی وەکو پایەک و کۆڵەکەیەک لە سەری بوەستین ئەمجا لەشت دەتوانی هەنگاو هەڵێنی جا وەرە ئەو کاتەی بیر لە فەرکەوە قاچت ئاوا بوویایە چ ژیانێکت دەبوو چ خەو و خۆراکێکت دەبوو چ پێڵاوێکت لە پێ دەکرد کەچی ئەو لاشە گەورەیە سبحان اللە لە بیست سانتیمەتر تێپەڕ ناکا و پێڵاوێکی ڕێک و پێک و جوان یەک لاشە تەنها بۆش بێ و ئەم لای نیە و ئەو لای نیە دواوەشی نیە و تەوازونێکی ڕێک و پێکی ڕادەوەستی ئایا شوکری پەروەردگارت ناکەی؟ یەک وشەیە کە لە دەمی تۆ دێتە دەرەوە کە دەڵێی واو، تەنها ئەوە حەرفێکە، حەڤدە ماسولکەی زمانت دەجوڵێ لەگەڵ دەنگە ژێکانی قوڕ کە ئەمجا حەرفە دێتە دەرەوە. ئەگەر خوا نەخواستە لەو حەڤدە یەخوا یەک ماسولکەیان لە کار بخا، یەک دەنگە ژێر لە کار بکەوێ، یەک قسەت پێ ناکرێ، یەکسەر زبانت دەبەسترێ. ئەو کاتە لاڵێک دەردەچی ئەبێ خەڵک بە ئیشارە تێبگەیەنی. لەگەڵ کولی وشەیەکا حەڤدە دەنگە ژێ و ماسولکەی قوڕگی تۆ دەجوڵێ تا وشەیەک دەردەپەڕێنی. ئایا ئەو زمانە بەس بۆیە باش نیە حەمد و سەنای خوای پەروەر زیادی پێ بکەی؟ گوناح نیە شتێکی پێ بڵێی کەوا ڕەزامەندی پەروەردگار نەبێ؟ ئەی بیر لە زمانە بچکۆلەی خۆت ناکەیتەوە ئازیزەکەم کاتێک کە نان دەخۆی ئەو پارەی دوای جوینی فڕێت لە زمان هەڵیەدا بۆ ناو قوڕگ کە چوە قوڕگەوە دوو ڕێگای لەبەرە بۆری هەناسە و بۆری خواردن بە تەنیشت یەکە و دەمیان بە یەکەوەیە هەر کە پارەکە گەیشتە ناو قوڕگ خێرا زمانە بچکۆلە بۆری هەوا دادەخا چونکە ئەگەر ئەو خواردنە بچێتە ئەو بۆریەوە ژیانت کۆتایی پێ دێ هەناسەت قەتع دەبێ ئەم شوتی ملوولە ئەم پۆلیسی هاتوچۆیە بەبێ مووچە بەبێ ئیسراحەت شەو و ڕۆژی عومری تۆ لەکاردایە ئاوت خواردەوە خواردنت خوارد میوەت خوارد خێرا بۆری هەناسە دانەخا کە خواردنەکە چۆ خارەوە بۆریەکە دەکاتەوە خێرا با هەناسە شل نەگیرێ چاولێ تەنگە نەفەسیش نیت خواردنیش لەخۆی زۆر بە ئیسراحەتیش هەردوو لاقت بۆ تەنزیم دەکا جار جارێک پەروەردگار بیرت دێنێتەوە ئەی عەبد تۆ زۆر بێ هێزی ئەی بۆ شکری من ناکەی جاری وایە یەک دەنکە برنجێک یەک قوما پەل دڵۆپە ئاوێک یەک یەک پارچە نانێک فڕێ ئەدرێتە زمان پشکۆلە فریا نابێت لە گاکە داخە دەچێتە بۆنی هەناسەتەوە چاو نیە چۆن لە پۆکی ئاو بە چاو تا دێ خواردنەکەت لێ تاڵ دەبێ نایەتەوە سەر خۆ ئەمە خوا نەخواستە یەک دەنگە بنجە یەک مۆپە ئاوە ئەی ئەگەر پاروەکەت ڕۆیشتە ئاوێوە ئەوا بە یەکجاری هەتا هەتا ژیانت کۆتایی پێ دەهات ئەوە بەس بۆ ئەوەیە بزانین تۆ چەند بێهێزی، ئەی جارە شەقی ئەو خوایەت کردووە کە ئەو زمانە بچکۆلە، ئەو پارچە گۆشتە چەند بە تەنزیم، بێ ئەمری خوا ناکا، ئەوەش مەخلوقی خوایە، لە ناو دەمی تۆدا تەسبیحاتەکەی ئەوەیە ژیانی تۆ بپارێزێت، ئەی تۆ بۆ تەسبیحاتی خوا ناکەی، ئەی تۆ بۆ شکری پەروەردگارت ناکەی، بۆ ناشکری دەکەی، بۆ سوجدەی شکری بۆ نابەی. تەماشای لاشەی خۆت کە. ئاوت پێویستە بەڵام کە لە حەدی خۆی ترازا دەیکەی بە عەرەق و بە میز ناوی بمێنێتەوە. شەکرت پێویستە، ئەنسۆلن فریای دەکەوێت و پەنکریاس لە ناوی لە باگت زیاد دەبوو. چەوریت پێویستە، لە حەدی خۆی بوو دەبێتە عەرەق و بە پێستا بڵاو دەبێتەوە و لە مووەکانی سەرت و لاشەوە دێتە دەرەوە. سبحان اللە بەهەموو شێوەیەک ئەم لاشەی تۆ تەنزیم کراوە علەما دەڵێن لە سەتا هەشتای چەوری لەشی تۆ لە سەرەوە دێتە دەرەوە لە لەشەوە نایەت چونکە سەر زوو زوو دەشۆرێ سەر هەوا لێی دەدا بەڵام لاشە لەوانەیە درەنگتر بیشۆی بۆیە لە سەتا هەشتای چەوری لەشت دەشت سەر فڕێی دەدا لە سەتا بیستی ئەم جا لاشە فڕێی ئەدا تەماشای دابەشبوونی سنووری جوگرافیایی میوەهاتەکان بکە، ئەو شوێنانەی کە ساردن، کوێستانن، خوا چ بەروبوومێکی تیا خەڵق کردوون، بیرتان نەکردۆتەوە گوێزی زۆرە، بادەمی زۆرە، ئەو شتانەی زۆرە کە چەوریان زۆرە، چونکە خەڵکی کوێستانەکان پێویستیان بە خواردنی مادەی چەوری هەیە بۆی گەرمی لە لەشیانا وزە کۆ بێتەوە، بەڵام کەسێک لە گەرمیانا دەژیا خوا گوێزی بۆ نەڕواندووە، کاڵەک و شووتی و ئەو شتانەی بۆ ڕواندووە کە ئاویان زۆرە، چونکە ئەو زۆر عەرەق دەکاتەوە ئاو فڕێ دەکەوێت ئاو بخواتەوە لەگەڵ میوەدا. تەماشاکە ئەمانە هەمووی مەوزون خوا لە فەرمێ هەموومان بە ڕێژەیەکی یەکسان بەسەر زەویدا دابەش کردووە باسی شترانە و ژێری جمعە ڕابردوو باسی ئەوەم کرد چوار شت هەیە بەڕێزان ئەم چوار شتە ئەگەر نەما ئەگەر ئەم چوار شتە نەما چوار شترانە و ژێری نەما ژیانی ئەم خەڵکە تاڵ دەبێت یەکەمیان شکری خوای گەورە ئەبێ بەردەوام ئینسان بە زمان بڵێ خوایە حەمد و سەنا بۆ تۆ لە ورد و درشتی ژیاندا دەستت بۆ هەر شتێک بناری خوا بەری ئەوە بە زمان حەمد و سەنای خوات کردووە کە جل و بەرگ لەبەر دەکەی کە سەیری ئاوێنە دەکەی خوا ئەو شکڵەی بە تۆ بەخشی بڵێ خوایە پەروەردگار سوپاس بۆ تۆ کاتێک کە مناڵێکت دەبێ خوا مناڵت پێ دەبەخشێ کاتێک خانوویەک دەکەی کاتێ پارەیەکت دەست دەکەوێ کاتێ لە نەخۆشیە خوا شیفات دەدا تەنانەت کاتێ پێغەمبەر دەفەرمێ کە چوویە سەرئاو و تارەت گرت و هاتیە دەرەوە ئەبێ ڕوو لە خوا کەی بڵێ خوایە حەمد و سەنا بۆ تۆی لەم ئازارە ڕزگارت کردم وەڵاهی پەروەردگار ڕزگارت نەکات تۆزێ پیسێک میزێک لە لاشە نایەتە دەرەوە پێوەی بە هیلاک دەچی ئەبێ لە هەموو وەختێکی ژیاندا تۆ سوپاسی خوا بکەی بە زوبان بەدڵیش سوپاسی خوا کەی بڵێ خوایە قەناعەتم هەیە هەرچی هەم و نیمە فەزڵی تۆیە بەسەرمەوە خوایە هەرچی تۆ لاوت من هذا من فضل ربی ئازایەتی خۆم نیە بەدڵ سوپاسی خوا بکەی بەوەی شەرم بکەی خەڵاتەکانی خوا لەسەر خۆت بژمێری خۆت بە کەمتەرخەم بزانی بەرامبەر بە خوا بڵێ خوایە وەڵڵاهی نەمتوانی وا بەڕاستی شکایەم ژێری تۆ بم بڵێ خوایە تۆ چەند بەڕەحمی لەگەڵم بەو خەڵاتانەی تۆ ئەم بێ ئەمری تۆم کردووە زۆر جار کەچی لێشم نەستاندمەوە بەو چاوە نەزەرم کردووە کوێرم نەکردووم بەو دەستە خراپەم کردووە شەلەلم لێ نەداوە خوایە ڕەحمی تۆیە بەدڵ بڵێی خوایە گیان من وەڵڵاهی شایانی ئەو هەموو فەزڵە نیم وەڵڵاهی چاکەی تۆیە لەگەڵما کە ئەو تۆ بەسەرت کردوومە و ئەو هەموو فەزڵە لەگەڵا کردووم ئایا بەڕێزەکەم ئیمانداری بەڕێز ئای مزگەوت جارێک دانیشتووی ئاوا بەدڵ سوپاسی خوا بکەی کە زمانیشت هیچ نەڵێ فکر و هۆشت بڕوا بۆ لای خوا بەدڵ سوپاسی خوا بکەی بڵێی خوایە وەڵڵاهی ئەو شتە زۆر بچووکە بەڵام وەڵڵاهی دیاری تۆیە زۆر گەورەیە لەلای من ئەڵێ خوا هیدایەت داوە کە شوکرانە بژێریت دەکەم کە شوکری خوا دەکەی ئەوە شوکر کردنی دەوێت چونکە گەلێک کەس هەیە ناشوکرە تۆ خوا هیدایەتی داوی کە دەزانی شوکرانەی خوا چیە و فەزڵی خوا چیە و بەخششی خوا چیە ئەمجا بە کردەوە شوکری خوا بکەی بە کردەوە بەڵێت دەکەم هەر ئەوە نیە کە تۆ تێرت خوارد و تێر و تەسەل بووی لەسەر سفرەکە دەست بە ڕیشتا بینی بڵێی یاڕەبی الحمدللە ئەمە بۆ خۆی چاکە بەڵام لە هەمان کاتیشدا ئامادە نەبی پاروە نانەگرە و پاروە نانەی بەردەمت کەسێکی تر دەی بخوا کەواتە شوکری بە کردەوە ئەوەیە چەند شێوەیەکی هەیە، پارەدار دەتوانێت بە چی شوکری خوا بکا؟ بەشێک لەو پارەی خۆی بەشێکی کەمی ببەخشە لە پێناوی خوادا بەو عەبدانەی خوا کە خوا بە بە نەبوونی تاقی کردوونەوە ئەوە شوکری خوا بە پارە شوکری خوات کرد هەیە عیلم و زانیاری پێیە فێری کەسێکی کە کە نایزانێت کە لە تۆ مستەوای کەمترە ئەوە شوکری خوات بە زانستەکەت کرد ئەی دکتۆر کە چوویە لای نەخۆشێکی داماوە پارەکەی تەواو پێ نەبوو قەیچەکە لە ڕاهی خوا ڕایەلمەتی بدە ئەوە بەو عیلمەی خۆت شوکری خوات کرد ئەی ئەو کەسەی کاربەدەستی دە شوکری خوا بەوە بکە ڕووت خۆش بێت لەگەڵ خەڵک وەعدی درۆ لە خەڵک مەدە فەرق و جیاوازی ئەم و ئەو مەکە حیزبایەتی بەکار مەهێنە بەر تیر وەرمەگرە ئەو کورسی و قەڵەمە بە هی خوا بزانە کە لە خوا لە فڵان کەسی وەرگرتەوە و تۆ لە جێی ئەو دانیشتووی دەبەی خوای بزانە دەبەزێی بەو خەڵکە ڕەش و ڕووتە ئەبێتەوە کە لە دەرگای ئیستعلاماتەکەت دەوەستێ لە مەحتەلی مەکە و ئیمزایەک چەند ڕۆژ ڕای مەگرە بەخواش بەزەیی بە تۆدا بێتەوە ئەوە شوکری کاربەدەستیش بەوە دەکرێ ئەو کەسەی قسەی خێرت پێ دەکرێ خوا حورمەتێکی لەناو خەڵکا داویە ماندووک بە شەو نخونی بکە با میوانت بێ با خەڵک سەرت بێشێنێ بۆی ئیسلاحی حاڵی خەڵک بکەی چونکە خوا ئەمەی بۆیە بەتۆ بەخشیوە تا ئەوەی پێ بکەی ئەی ئەو کەسەی خوا ماڵی داوێ باڵی شعور دیار نەبی کابرای هاتە خزمەت پێغەمبەر صلی اللە علیە وسلم ڕەش ڕووت و داماو پێغەمبەر بەزەیی تیا هاتەوە فەرمووی ئەوە تۆ زۆر هەژاری وتی نەوەڵڵاهی پێغەمبەری خوا ماڵم هەیە فەرمووی لە چ جۆرە ماڵێک وتی من کل المال من الابل والخیل والغنم وەڵای حشترم هەیە مەڕ و مزن و مانگام هەیە وڵا خەبەزە و ئەسپی سواریم هەیە پێغەمبەر صلی اللە علیە و سلم فەرمووی ئەی بەخ مێ قەزەری تو خوا ئەی بووە وای کاکە وەڵای خەریبی زەکاتی بکو پێت بەخشین اذا اتاک اللە مالا فلیوما علیک ئەگەر خوا ماڵ و سەروەتی پێ بەخشی دە تخوا با پێتەوە دیار بێ با جارێ پێڵاوێکی جوان کراسێکی خاوێن جلە قاتە جلێکی ڕێک و پێک لەبەرا بێ با خەڵک بزانێ کە خوا پێی بەسەر کردۆتەوە هەر لە ڕەشداری مەژە شوکری خوا بەوە بکە با خەڵکێک لە ماڵدا پاویە نان بخوا با ڕۆژێک کرێسرارە بۆ هەژارێک بدەی خوا سەیارەیەکی بە تۆ بەخشیوە شوکرەکەی بەوە بکە لەو سەجادە داناوێکی هەژارت بینی لەو نەقڵیاتە نەیدەتوانی نەخۆشێک بەوگاتە ماڵەوە با هەموو شتێکت هەر پارە نەبێ بڵێ خوایە شوکری تۆ بەوە دەکەم کە نەتداوە بەوم بەمن بەخشیوە با بیگەیەنمە ماڵەوە شوکری کردەوە زۆر ئەساسە ئەی نا هەموو کەسێک کە کێر و تەسەلت خوا لەسەر سفرەکە کێر و مەیە خۆیا حەمدو سەنا بۆ تۆ ئەوە شوکری تەمبەڵانی پێ دەڵێن هەموو کەس ئەو شوکرەی ئەزانێت شوکری زوبان شوکری دڵ شوکری کردەوە ئەوە شوکرانە ژێری خوای پەروەردگارە دووەم شوکری دایک و باوک قورئان دەفەرمێ ئەن اشکر لی و لوالدیک ابن عباس دەفەرمێ هەر کەسێ شوکری خوا بکا بەڵام شوکری دایک و باوکی نەکا و چاکەی دایک و باوکی لەبەر چاو نەبێ خوا ئەوەی لێ قبوڵ ناکا کە شوکری ئەوی کردووە سێیەم، با هاوسەرەکان لەگەڵ هاوسەرەکانیان باش بن، ژیان بەمەوە خۆش دەبێت، شوکری خوا بکەیت، لەگەڵ دایک و باوکتا بەڕێز بیت، دایک و باوک لەگەڵ ئەولادا بەڕێز بێت، سێیەم، ژن و مێرد لەگەڵ یەکا ڕێکوپێک بێت. خوشکانی بەڕێز دوای گوێ لە پێغەمبەر صلی اللە علیە وسلم بگرن کە دەفەرمێت، لا ینظر اللە الی امرأة لا تشکر لزوجها وهی لا تستغنی عنه، وەڵای خوا بە چاوی ڕەحمەت و بەزەیی سەیری ئەو ژنە ناکا کە قەت ڕۆژ لە ڕۆژان بە مێردەکەی نەگوت مێردەکە خوا لە ئێمە نەستێنێ خوایە سوپاس بۆ تۆ کە ئەم پیاوە پێ بەخشیوی بڵێ پیاوەکە لەشت ساغ بێ یەعنی ڕۆژ لە ڕۆژان نەیگوت پیاوەکە مەمنونتین کە تۆ شتێکت بۆ هێناینەوە خوا لەشت ساغ کا خوا ماڵت ئاوا کا خوا تۆمان لێ نەستێنێ وهی لا تستغنی عنه ئەم ژنە قەت ئیحتیاجیش نیە لەو پیاوە واتە ئەگەر ژن دەوڵەمەندترین کەس بێ هێشتا پێویستی بە مێردەکەی هەیە ئەوانە دەزانن قەدری مێرد چیە کە ئێستا هاوسەریان نیە کەواتە ئەو ژنە ئەگەر نوێژکەر و عیبادەتکەریش بێ مادام زمانی خراپی بەرامبەر بە مێردەکەی و سوپاسی مێردەکەی ناکا و ژیانی نایەڵێ خۆش بێ خوا بە چاوی ڕەحمەت سەیری ئەو ئافرەتە ئیماندارە ناکات پێغەمبەر صلی اللە علیه وسلم بۆچی خۆشەویستان ئەمڕۆ ژن و پیاو سوکسوانی یەک ناکەن لەبەرئەوەی هەموو ئافرەتان بەداخەوە هەر سەیری دەوڵەمەندتر لە خۆی ئەکا تەماشا دەکا ماڵی فڵانکەس خانووەکەی وایە فەڕشەکەی وایە سەیارەکەی وایە ئاڵتونەکەی وایە ئەمەی وایە ئەمیش نیەتی بەو شێوەیە نیەتی خوا دنیا تاقیکردنەوەیە ئەو زۆری هەیە تۆ کەمت هەیە ئەو ئەوەند ناموتەوەسیتە تەماشاکە ئەم ئافرەتە کاتێ مێردەکەی شتێکی بۆ دێنێتەوە هەڵی ناسەنگێنێ بەوەی بڵێ خوایە لێت بەزێنم من زۆرە ئەڵێم ئاخر ماڵی فڵان کەس ئەوەیان هەیە کورە ئەوەی تۆ هێناوتەتەوە هەر هیچ نیە لەچاو ئەوەی ئەواندا یەعنی زەڵی سفری دەکات. قوڕەمای مێژوو بوون و پەرت و پەرتەوازە بوون، نەگبەتیەکەیان لەوەوە دەستی پێکرد ژنی، فەقیر، دەیگوت دەبێت جل و بەرگ و ئاڵتوون و کەلوپەلی ماڵم وەکو ماڵە دەوڵەمەند وابێت. بەردەوام ژن و مێرد لەسەر ئەمە شەڕیان بوو، هەتا خوا غەزەبی لێگرتن و ڕەگ و ڕیشاڵی دەرێنان، پەرتەوازەی وڵاتان بوون و ئەوەی خەشیان بوو نەیساندەوە. وەڵڵاهی ئەم ئوممەتی محەمەدە، صلی اللە علیە وسلم، ئێمە خەریکە وامان لێ بێت. هیچمان نانی پێێمان نانی شەو ڕۆژێکمان زۆرمان نەمان بوو هەر هەمووی شەش حەوت ساڵ لەوە پێش ئێستا زۆر زۆرمان هەیە وەڵاهی زۆر زۆرمان هەیە کەچی هیچ ژنێک نیە بە مێردەکەی بڵێ خوایە لێت ڕزگار بێ خوایە پیاوەکە لەشت ساغ بێت ئەڵێ ها ماڵی فڵان کەس ئەوەیان کڕی ئەوە نیشتنی فڵان کەس ئەوەندە هەڵ پوونەی کڕی ئەوەی تەلەفزیۆن و قسە لاجەکەی ئەو وایە ئەوەی ئێمە وایە لە جیاتی سوپاسی خوا ناشکوری کردنە جا پیامبەر سەڵ دەفەرمێ ئەگاتان لێ بێ وا وەکو بەنو ئیسڕائیلیمان لێ نایە خوا لەناومان نەبا بەڵام بەڵام ئەوەش بڵێین هەڵمەتی ئافرەتان ناکەین کەی ژنیش سوپاسی مێردەکەی دەکات کە مێردیش ڕۆژ لە ڕۆژان سوپاسی ژنەکەی بکات کە ئیحترامی بگرێت کە چاکەکانی لەبەر چاوێ تەنانەت دوای مردنیش خاتوو خەدیجەی دایکمان هەزار ڕەحمەتی خوای لێ بە وەفاتی کرد دەفەرمێ دوای ماوەیەک ئافرەت دەچووە خزمەت پێغەمبەر صلی اللە علیە وسلم عەرزی کرد ئەی پێغەمبەری خوا ئەگەر بە تەمای ژن هێنانەوەی ئافرەتێکی زۆر باش هەیە کە جێگای خەدیجەت بۆ بگرێتەوە پیاوە مۆسەلەم بەم قسەیە زۆر غەمبار بوو، فەرمووی، بۆ کەس هەیە جێگای خەدیجە بۆ من بگرێتەوە؟ خەدیجە هاوسەرم بوو. خەدیجە ڕەفیقی ڕۆژ و شەوانی بێکەسی و تەنیاییم بوو. خەدیجە دایکی مناڵم بوو. خەدیجە سەرپەرشتیاری ماڵم بوو. سەیری ئەم وشانە، ئەم ئافرەتەکە لە ژیانیشا نەماوە. فەرمووی، خەدیجە ئەو ئافرەتە بوو خەڵک کە ئیمانیان پێ نەدەهێنام و بەدوایان دەخستمەوە، یەکەم کەس بوو ئیمانی پێ هێنام. خەدیجە وات دەکەم و خەڵک مەنعی ماڵیان لێکردم، هەموو ماڵەکەی خۆی بە قوربانی من کرد و کەس هەیە لە ژیاندا جێگای خەدیجە بۆ من بگرێتەوە؟ سەیری ئەو وەفادارییە، ئەو چاکە ژماردنە تەنانەت لە کاتێکدا کە لە ماڵیشا نەماوە، کە وەفاتیشی کردووە. بیست ساڵ دوای وەفاتی خەدیجەش کە ئومە سەلەمە گەر ڕۆژێ حەیوانێکی سەر ببڕایە، دەیفەرموو با کەس لێی نەخوا بیبەن بۆ ماڵی فڵان و فڵان، چونکە ئەم ئافرەتانە کاتی خۆی دۆست و ڕەفیقی حەزرەتی خەدیجە بوون. سبحان اللە لەم سوپاسگوزارییە بۆیە خێزانەکەش ئاوا بوو. یان پێغەمبەر صلی اللە علیە وسلم چەند جار ڕاوێژی بە خێزانەکانی کردووە بە ئومو سەلەمەی وت و صەحابە سەرپێچی دەکەن لە سوڵحی حودەیبەدا و حەیوان سەرنابڕن چی بکەم باشە زۆر پیاو هەر پێی عەیبە پرس و ڕاوێژ بە ژن بکا بە لەیزی پیاوەتی دەزانێ ئومو حەبیبە فەرموو ئومو سەلەمە ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ فەرموو قوربان هەر خۆت تێک مەدە دەنگ مەکە بڕۆ سەرت بتاشە حەیوانەکە سەربڕە حەلاق بانگ لەسەرت بتاشێ وەرەوە ناو خێمەکەت و قسە مەکە بەقسەی کرد و سەحابە کە چاویان لە دوو پێغەمبەر وا دەکا هەر خێرا سەری یەکتریان تاشی و حەیوانیشیان سەر بڕی ئەوە ڕێز گرتنە بەڵام کەسی وا هەیە ئاینی مزگەوتیشە قەت ڕۆژ لە ڕۆژان ڕێز و حورمەتێکی لە خێزانەکەی نەگرتووە ژیان بەڕێزان لەوانەیە پرسیارێک بکەی مامۆستا تۆ شوکری خوا باس دەکەی چ پەیوەندی بە ژنی مەردایەتیەوە هەیە ئازیزەکانم ئەم ئیسلامە هەمووی تێکهەڵکێشا شوکری خوا پەیوەندی بە دایک و باوکەوە هەیە پەیوەندی بە خێزانەوە هەیە پەیوەندی بە مناڵەوە هەیە تۆ حەتای ئەوهایە شوکری خوا بکەی کە ماڵەکەت ئاژاوەی تێدا بوو کە ژن ڕێزی مێردی نەگرت مێرد ڕێزی ژنی نەگرت سوپاسگوزاری تێدا نەبوو توشی ناشوکری دەبی سەرەنجام ئەوەی حەتە بە چاوی سوک سەیری دەکەی خوا لە خۆت دەڕەنجێنی کەواتە ماڵێک شوکری خوای تێدا دەکرێ کە ئاژاوەی نەبێت کە سوپاسی یەکتری تێدا بێت. خاڵی چوارەم و کۆتایی وتارەکە ئەوەیە، پێغەمبەر صلی اللە علیە وسلم دەفەرمێ، هەر کەسێ یەک ڕۆژێک چاکەیەکی لەگەڵ کردی لەبەر چاوت بێ، من صنع الیه معروف فقال لفاعله جزاک اللە خیرا فقد ابلغ فی الثناء، کەسێ چاکەیەکی لەگەڵ کردی و تۆش دەستت بەرز کرد و کردی، یاڕەبی خوا جەزات داتەوە. ئەوە دەفەرمێ زۆر چاکەت داوەتەوە چونکە مەعنای ئەوەیە وەڵایی فڵان کەس من ناتوانم پاداشتی ئەو هەموو چاکەی تۆ بدەمەوە مەگەر خوا بە گەورەیی خۆی چاکەی تۆ بداتەوە ئەوە ئەوە زۆر بەکار بێنن کەسێ چاکەیەکی لە وەکتی بگرێ یاڕەبی خوا جەزات داتەوە یاڕەبی خوا پاداشتت بداتەوە لە جیاتی ئەوەی کەوا تۆ چاکەی من بەخوا من ناتوانم چاکەت بدەمەوە یاڕەبی خوا پاداشتت بداتەوە با کابرا وابزانێ کە چاکە لەبەر چاوە بڵێ وەڵای هیچم نیە چاکم دەمەوە بەڵام دەبێ ئەو خوا لە جیاتی من چاکەی تۆ بکاتەوە یاڕەبی خوا خێرت بنوسێ ئەو قسەیە بۆ کابرا لە هەموو سەرۆکی دنیا گەورەترە واتە شتی خەڵکتان لا بێ منەت نەبێ چاکەی یەکتان لەبەر چاو بێ سوپاسی یەکتری بکەن ئاخر وشە هەرچەند وەخت ساردە بەڵام زەرورە ئێمە وەکو ئەهلی مزگەوت و ئەم مینبەرە کە الحمدللە ڕووداوەکانی ڕۆژانەمان بەسەرا تێنەپەڕیوە ئیشارەتی پێ بکەم هەر پەیوەندی بە شکتبژارییەوە هەیە. دەنگوباسی ڕاگەیاندنەکانی ئەمڕۆ لە مێشکی هەمووماندا و لە هەموو ڕۆژنامە و وێبار و ڕاگەیاندنێکەوە باسێک هەیە لە کوردستاندا کە بە مەسەلەی ڕاپۆرتەکەی بێکەر هاملتن ناوباس دەکرێ و ناو دەهێنرێ. حەز دەکەم بزانین ئەم ڕاپۆرتە چییە و لە نزیکەوە لێیە بەئاگا بین. دوای نزیکەی سێ ساڵ و نۆ مانگ، کە ئێستا نزیکەی سێ ساڵ و نۆ مانگە عێراق لە ژێر دەستی بەعسییەکان لە بەغا پاک بۆتەوە و ئەمریکا و حکومەتی عێراقی سەرپەرشتی بە حساب عێراق و کوردستان دەکا. عێراق وڵاتێکی بەداخەوە نائارام و پڕ لە خوێنە. لە ماوەی ئەم سێ ساڵ و نۆ مانگەدا شەش سەد و پەنجا هەزار عێراقی کوژراوە. سبحان اللە ئاخر وەش ڕێژەی ئەوە دەبێ ئێمە حەمدی سەنای خوا بکەین خۆ ئێمە مەیتێک لە بیرە مەبوونان لێ دەرکراوە. شەش سەد و پەنجا هەزار کەس لە عەرەب کوژراوە لەوانەیە کوردیشی زۆر تێدا کوژرابێ ئێمە نەمانبیستبێ. شەش سەد و پەنجا هەزار عێراقی کوژراوە. بە هەزاران خەڵک ئێستا لە زیندانەکانی ئەبو غرێب و ئەوێئەوێدایە. بیست هەزار ئەمریکی بریندار بووە. سێ هەزار سەربازی ئەمریکی تا ئێستا لە ماوەی ئەم سێ ساڵەدا کوژراوە. ئەمریکا بە حیسابی سیاسەتمەداران بە دە ساڵی شەڕی ڤێتنام بە قەدەر ئەم سێ ساڵەی عێراقی زەرەری لێ نەکەوتووە. بۆیە لە پانزەی ئاداری دوو هەزار و شەش دا کۆنگرێسی ئەمریکا زانی ئەمریکا کە گەیشتووەتە حەدی کینی سێ هەزار کەسی لێ بکوژرێ و بیست هەزاری لێ بریندار بێ و شەستە و پەنجا هەزای عێراقی کوژرابێ لە ماوەی سێ ساڵدا کەم نییە بۆیە سیاسەتی ئەمریکا کۆنگرێسی ئەمریکی بڕیاری دا کە ئەمریکا ئەبێ لەو تەنگەژەیە ڕزگار بکرێ. یەکەمین کەسێکە لە نزیکانی جۆرج بۆشی سەرۆکی ئێستای ئەمریکا، یەکەم کەس بووە کە توانی سی و چوار وڵاتی عالەمی ئیقناع بکا پشتیوانی ئەمریکا بکەن بۆ لێدانی عێراق، واتە ئەم پیاوە پیاوێکی کەم نیە لە ئەمریکادا، پیاوێکە سیاسەتی ئەمریکا لەسەر پەنجەی دەسوڕێنێتەوە، بۆیە کرا بە ڕەیسی ئەو لیژنەیە، دووەمیان لی هاملتنە ئەمیش موالیدی سپیە هەروەکو ئەو، قانونیە، ماستەری هەیە لە قانوندا، لە دەزگای موخابەراتی ئەمریکا، سی ئای ئەی، ئیش دەکا، کاروباری سیاسەتی ئەمریکا لە دەرەوە بەڕێوە دەبا. بوش و سەرکردایەتی ئەمریکا داوایان لەم دوو پیاوە سیاسەتمەدارە کۆنەی خۆیان کرد، ئەمریکا لە تەنگژەیەکا لە عێراق، ڕزگارمان کەن. بۆیە ئەوانیش بیکەر و هاملتن سەرۆکایەتی گروپی لێکۆڵینەوەی عێراقی دەکەن و لە شەش ی دێسەمبەری دوو هەزار و شەش ی ئەمساڵا چەند ڕۆژێک لەمەوبەر ڕاپۆرت و ڕاسپاردەکانیان خستە بەردەم سەرۆکی ئەمریکا و کۆنگرێسی ئەمریکا کە حەفتا و نۆ خاڵە. لێرەدا ئێمە دەبێ بڵێین چی؟ ئەوە معلوماتەکە ئەوەیە کە دەی قسەکە دەبیستی ئێمە بزانین ئەمانە کێن و چ کەسن و سەنگیان لە ئەمریکا و سیاسەتی ئەمریکادا چۆنە؟ ئەبێ یەکەم سوپاسی خوا بکەین، ئێمە هەر دەگەڕێینەوە سەر سوپاسی خوا لە ئەوەڵی لە ئاخرا، ئەبێ سوپاسی خوا بکەین بۆ یەکەم جارە لە مێژووی گەلی کوردا دەوڵەتێکی زل هێزی وەکو ئەمریکا هاوتەریب ئامانجەکانی لەگەڵ ئێمە داوە، یەکەم جارە لە لە مێژووی کورد و کوردستاندا دەوڵەتێکی عالەمی وەکو ئەمریکا مەسڵەحەتی لەگەڵ کوردا پێچەوانە نیە، ئاڕاستەکەمان وەکو یەکە، یەک دوژمنی هاوبەشمان هەیە کە دەرکی هاوبەشمان هەیە. دووەم دەبێت سوپاسی سوپای ئەمریکاش بکەین، ئێمە وەکو موسڵمان نابێت گڵ و گۆشە و تێکەڵاو بکەین، چاک و خراپ بەسەر یەکا بترشێنین، هەر کە وتت ئەمریکی یەعنی بیکوژی و ڕەگ و ڕیشاڵی بەرێنی حەقی خۆی بێت، نا، ئەبێت وەکو ویژدان کە پێغەمبەر دەفەرمێت، من لم یشکر الناس لم یشکر اللە، هەر کەسێک چاکەی خەڵکی لەبەر چاو نەبێت، چاکەی خواش لەبەر چاو نابێت، ئەمریکا و بوش نەبوویایە ئەو سەدامە حەتا کورد ماوە نەماندەتوانی لە چەمچەماڵ بڕۆین بەولاوە چەند ساڵەکان لە حوکمە نەبووین، پێشمەرگەی باشتر لە ئێستاشمان نەبوو، توانیمان سەیتەرەی کەرکوک بگرین، کە لە چەمچەماڵیش خۆمان گرتبۆوانە هەر لە ژێر سایەی ئەمریکادا نەبوون با ئەوە حەقیقەتێکە ئەگەر وەکو موسڵمان ویژدانەن و بیسەلمێنین ئەو سەدام و بەعسیەکان ڕەگ و ڕیشاڵیان دەرنەدەهات ئەگەر بوش ئەمریکا بەغای نەگرتایە کەواتە لەوەی ماڵت ئاوا بێت سوپاست دەکەم کە منت لە دەستی ڕژێمێکی سی ساڵەی خوێن خۆری ئەنفالچی کورد دەرێنا نەجاتت دا کورد ڕزگار کرد ئەمە سوپاسی لێبێت بەڵام بۆ ئەمڕۆ ئێستا ئێمە دژی ئەمریکا خەریکە پێچەوانە دەبینەوە؟ لە ڕاپۆرتەکەی بیکەر و هاملتندا دوژمنایەتی کوردی بە ئاشکرا تێدا دیارە. لەبارەی چییەوە؟ لەبارەی دەستووری عێراقدا مافی کوردی تیا چەسپاوە ئەوان وڵەن لەبەر خاکی کۆنە بەعسی و عەرەبەکان دەستکاری بکرێت لە بواری ئەمنی و بواری دارایی و بواری مەسەلەی کەرکوک دا ئەڵێن دەبێ مەسەلەی کەرکوک هەڵبژاردنی مادەی سەد و چل نەبێ نەوت بەدەست حکومەتی مەرکەزیەوە و بەدەست کوردەکانەوە نەبێ جا ئێمە وەکو کورد کاکە ئەگەر کەرکوکمان نەبێ و نەوتمان بەدەستەوە نەبێ و پارە بەدەستی خۆمانەوە نەبێ و ئامانجە سیاسیەکانمان بەدەستی خۆمان بڕیار نەدەین وەڵا دەبێ بڵێی کاکە لە ئەی ڕەقیبی زەمانی زۆوە دەست پێبکەنەوە شۆڕش چوار ساڵەکانی حەفتا ئەوانە کەواتە ئەوە زەرەرێکی گەورەیە بۆ ئێمە. دەستوور بە مەڵێ دەنگمان بۆ داوە، خوێنی خۆمان بۆ ڕشتووە، پەنجەمان بۆ لە مەرەکە پەڵکێشاوە، مافی کورد و ئیسلامی تیا چەسپیووە، ئامادە نین جارێ شەدەسکاری ئەو دەستوورە هەمیشەیەی عێراق بکرێتەوە، نابێ قبووڵی کەین. کەواتە ئەوان زۆر بێ منەتانە کوردیان بە پێ بە بێ پا گرتووە. ئەمان هاتوون نە پرسیان بە سەرکردایەتی کوردی کردووە، نە هاتوونە کوردستان، نە حیسابیان بۆ کورد کردووە، چونکە وتوویانە کورد هی خۆمانە. ئەوا کورد دڵساغە بە هەردوو دەستی دەستی خستۆتە دەستی ئێماکەوە بەڵام شیعە و سوننە بە دەستێ تۆقیان لەگەڵ ئەمریکا کردوە بە دەستەکەی کە لەو لاوە کوشتویانە ئەڵێ با ئەم بێ ئەم پادارانە بگرین ئەمانە بێ پان هەریک خۆمانن ئەمە ڕاستە لە سیاسەتا نە دۆستایەتی تا سەر هەیە نە دوژمنایەتی بەڕێزان تا سەر هەیە بەرژەوەندی تا سەر هەیە ئەوەتا ئەمریکا بە بەرژەوەندیە تایبەتیەکانی خۆی دۆستایەتیەکەی دوێنێ و تۆ لەوانەیە بسڕێتەوە بەرژەوەندیەکەی وا دەخوازێ خۆی لەو تەنگەژەیە ڕزگار کات ئەگەر بە زەرەری تۆی هاوپەیمانیشی تەواو بێ ئەوە سیاسەتە ئەوەمان دە ئەوە دەسەلمێنێ ئێمە چەند جار من لەم مینبەرە وتوومە الحمدللە لێش پەشیمان نەبووین ئەمریکا لەبەر خاتری ئێمەی کورد و عێراقی نەهاتۆتە بە عێراقەوە لەبەر بەرژەوەندی خۆیەتی هەر ئەم شەو بۆش وتی ئێمە لەبەر خاتری ئەوە لە عێراق نەماوینەوە لەبەر خاتری مەسلەحەتی خۆمان ماوینەوە چونکە ئێمە لە عێراق پاشەکشە بکەین و بشکێین کەواتە ئەمریکاش مەترسی دەکەوێتە سەر کەواتە سەمعەی ئەمریکا لە عالەما دەڕوا ئەوان لەبەر خاکی خۆیان ماونەوە، بەڵام وەکو وتم لەبەر سوپاسی خواش کەین الحمدە مەسلەحەتی هاوبەشمان هەیە با ئەو دۆستایەتیەی لەدەست نەدەین. دوەمیش مەوقیفمان هەبێ بەرامبەر بە هەر کەسێ دژی ئەم میللەتی کوردە خاڵێکی هەڵەی لێ ببینرێ بەڵام مەوقیفی بەجێ نەک دژایەتی ئەمریکا بکەی چونکە تۆ لە قاموسی ئەمریکادا زۆر بە بچوکی وەکو مێرولە سەیرت دەکا خۆشی وەکو فیل دەبینێ سیاسەتکردن لەگەڵ ئەمریکادا وەکو نەشتەرگەری مێشک وایە، ئەو دکتۆری عەمەلیاتی مێشک دەکا یەک دەمار بترازێ لە دەستی تازە عەمەلیاتەکەی فەشەلی هێنا. سیاسەتکردن لەگەڵ وڵات وڵاتێکی زلهێزی وەک ئەمریکادا وەکو عەمەلیاتی مێشک وایە، یەک هەڵەی بچوک بەرامبەری بکەی تازە قەزیەکەت بۆ یەکجاری لە دەست دا. بە دڵنیاییشەوە خوا نەخواستە ئەم جارە کورد قەزیەکەی لە دەست بچێتەوە هەتا ئەولادی ئەولادیشمان ماوە ئەم بارودۆخەی ئەم وەرگۆ ناڕەخسێتەوە. بۆیە دەبێت مەوقیفمان بێت لە دوو شت، یەکەم بە ئیمزا کۆکردنەوە، بە خۆپیشاندانی هێمنانە و لەسەرخۆیانە، بە شیعە بەرزکردنەوەی ڕێک و پێک و سیاسەتمەدارانە، سەرکردایەتی ئەمەریکا تێبگەیەندرێت کە ئێمەی کورد بوونمان هەیە لە عێراقدا، دەتوانین شتیش بشێوێنین کە ئێوەمان نەکوشت و میوانداریمان لێکردن و مەلا و پیاوچاکمان لەگەڵ کشۆڵە و جوان جوانەکانمان هاتن و چەپکە گوڵیان بەرامبەر بە ئێوە باران، ئەوە مەعنای ئەوە نییە ئێمە هیچ نین، شتمان پێدەکرێ و ئاگاداربن و ئێمەش خۆمان بە دۆستی ئێوە زانیوە و هاوکاریمان بکەن. دووەم هەر ئەوەش تەواو نابێ بۆش تەلەفۆنێک بۆ ئەم و ئەو بکا بڵێ کاکە خەمتان نەبێ چونکە ئەوە قسەی ڕەشبیری ڕەشادی نیە سکە لێدراوبوو هیچ چینی نەبێ دە سیاسەتە قسەی ئەمڕۆ بۆ بەیانی موسەدەق نیە بۆیە لەگەڵ ئەمەی ناوخۆدا نابێ ئێمە بە ئیعتیرازێک وابزانین کەرکوکمان بردەوە هەر ئێستا زەرورە ئەگەر حکومەت گوێ لە ئێمە ڕاگرێ قسەمان ببیسترێ ئەبێ سەرکردایەتی سیاسی کوردی وەختێکی بەقوەتی بچێتە ئەمریکا بوش و کۆنگرێس بمینێ نوسراویان لێ بستێنێ چونکە ئەمرۆ هەر شتێک بی کۆمێنت و نوسراو نەبێ قیمەتی نیە لە سیاسەتی دەولیدا بەیانی لەش پەشیمان دەبنەوە بەو تەلەفۆنە نابێ دڵخۆش بی ئەبێ لە نزیکەوە حەقی ئەوەیان پێ بڵێن کە ئەبێ جاریکیکە هەڵەی وامان بەرامبەر نەکرێتەوە مافەکانمان پێشێل نەکرێ چونکە بەراستی دوو کەسی زۆر گەورەس ئامۆژگاری کوردیان کرد دانیێڵ میتێران کە دۆستێکی کوردە و لە فەڕەنسایە، ژنی فڕانسۆ میتێرانی ئەوەی پێشووی فەڕەنسایە، لە نامەیەکیشدا بۆ سەرکردایەتی سیاسی کوردی دەڵێ کوردەکان زۆر بە ئاگابن، چۆن دەتوانن متمانەی تەواو بە وڵاتێکی وەکو ئەمریکا بکەن کە دوو جار خیانەتی لە ستراتیجی ئێوەی میللەتی کورد کردووە، دوو جار ئێوەی خەوتان، یەکەمیان ساڵی حەفتا و پێنج کە شۆڕشی کوردی نەکسەکەی هێنا، دووەمیان ساڵی نەوەت و یەک ئێوە لە کەرکوک چووبوون بەو لاوە بە یەک شەو ڕۆژ هێنانیەوە حدود، بەعسیەکانی هێنانەوە ئاگادار بن جارێ شەو پشتیوانی ئەوان نەکاتەوە چونکە ئەو ئەمریکایە وەکو کەشتیەک وای ئەم بەراوبەر دەکات لەبەر مەسڵەحەتی خۆی ئەبێ ئێمە لە دەرەوەش بە وریا بین لە ناوەش خۆپیشاندانی هێمنانە ئیمزا کۆکردنەوە ئینشاڵا بە قازانجمان تەواو دەبێ دکتۆر نەجمەدین کەریمیش وتی ئەمەی کە کراوە خیانەتی دژ بە کوردە کە لە کوردستانی نەدا مەقالەکەی بڵاو کردەوە ساڵێکی نەوەت و یەکەو خەریکە بەسەر کوردا دووبارە دەبێتەوە. ئومێدەوارم کە ئینشائەڵڵا وا نەبێ بەڵام ئێمە بە ئاگابین کاکە وا مەزانن کە هەموو شتێک هەر ئەو خوایە لەگەڵ نەبێ کەس پشتیوانی ناکا دڵنیاش بن ئەمەش شەقی ئەوەیە کە خەریکە هێشتە ئێمە کون نەبووین بە هیچ کەسیی دژایەتی دینەکەمان دەکەین کابرا لە تەلەفیزۆنەوە نەزان و نەفامێک لەسەر دەستووری کوردستان وڵا کوردستان پێویست ناکا موسڵمانانە بێ پاریشوتێکی مەسیحی لە ئەمریکاوە هات، ڕەییسی فەرماندەی هێزەکانی مارێنز بوو لە هەولێر، موسڵمان بوو، کچێکی کوردیشی خواست و سێ جار لە بەردی مەحکمەدا وتی اشهد ان لا اله الا اللە و اشهد ان محمدا رسول اللە. ئەی تۆ بۆ شانازی بە دینەکەتەوە ناکەی کاکە بۆ لەوە دەترسی ئەمریکا پەیوەندی بە مسوڵمانێتی و کافرێتیەوە نیە بمەسڵەحەتی خۆت سیاسەتی ژیرانە